شەهرەزاد وتی تۆز بەری ئاسمانی گرت هێندەیان زانی سەد شۆڕسوار پەیدا بوون کە سەباح ئەمانەی بینی بە پەلە خۆی دزیەوە و بەرەو لوتکەی گردەکاڵ کشا. ئیدی دۆڵ لە هاوڕێکەی کانماکان بوو چۆڵ. هێندەی زانی چوارلایان لێ گرت. لێی کۆبوونەوە درشت ورد. سوارێکیان هاواری کرد، ئەوە ئەم ئاژەڵانە بە خێر بۆ کوێ بەی؟ ئەویش هاواری کرد، ئەوە لە چنگی ئێوەی دەردێنم. ئەمە بەرامبەرت شێرە، فەرموو پێم بوێرە. کە سوارچاک کەمی بیست وردتر سەرنجی دا بە پاڵەوان هاتە پێش چاوی بەڵام جوان ڕووی وەک مانگی چواردا ئازایەتی لە چاوانی دابریسکێتەوە ئەم سوارچاکەش کابوو بچێتە بەرامبەری پێشەنگ و سەرکردیان بوو ناوی کە هەرداش بوو هاواری کرد بەزەیم بە مناڵێکت دادێتەوە بۆ ئێ بێدەنگ ئاژەڵەکان بە جێبهێڵە و بە سەلامەت بڕۆ ئەگەر نا یەک شاتاوڵت بۆ دێنم بە یەک شمشێر ناوچەوانت لە خۆڵەکە چەقێرم. کە کانماکانە مەیبیست هێندەی دی ڕقی هەستاو هاواری کرد قوڕت بە سەر سەگە خوێڕی بیوەشێنە شمشێری هێندە زانی کەللەت پەڕی ئمجا کەوتە هێرش و کشانەوە کە کەهرداش بینی ئەوە سوارە و ئەو پەلامار و جەنگە زانی ئەمە ئازا و شێر و پڵنگە خۆی بۆ ناگیرێ لە بەرامبەر زەبری ئەو مەچە کوچنگە بە هاوڕێکانی وت یەکێک لێی بچێتە پێشەوە بە شمشێری تیژەوە چونکە ڕەوا نییە بە کۆمەڵ بچن بۆ یەک جەنگاوەر. ئەمجا پاڵەوانێکی بە توانا و دەرکەوت و بە سواری ئەسپێکی چوار پەل بازوو لێ چوە پێش زوو سوارێک لە شێوەی کەم بینرابێ هەروەک ئەم شعرەی بۆ وترابێ ئەسپێک کە جەنگی زۆر بینی بوو پاشوی مێغاسا لە خاک چەقی بوو وە کشنەی بەیان کوڵمی کوتابێ مستی سمکۆڵی سەرزەمینی بوو شەڕی نێوان کانماکان و پاڵەوانەکە دەستی پێکرد بە گوژم یەکتریان هێنا و برد تا لە پڕێکدا کانماکان بە شمشێر پاڵەوانی لەت کرد پاڵەوانی دووەم سێم چوارەمیشی بە دەردی ئەوانی دی برد جەنگاوەرانی دەوروبەر ترسی کانماکانیان کەوتە سەر هەمویان پەلاماریاندا یەکسەر شۆڕە سوار هێندەی قین لە دڵە خوێنی وەکو قاوە کۆکڵە بۆیە خێرا خێرا لەپڕێکا دوو دوو سێ سێی ئەپێکا هیچ وازی لێ نەهێنان تاکو کۆتای پێ هێنان. کە کهرداش ئەوەی بینی گومانی نەما کە ئەم پاڵەوانە بێ وێنەیە لە عالەما لە ترسا بە جۆرێک حەپەسا کە بانگی کرد ئەی ئازا من لە خوێنی تۆ خۆش بووم چەندت لەم ئاژەڵ و سامانە بۆ برا حەڵاڵت بێ بیبە پاڵەوانی وەکو تۆ تاوانە بکوژرێت ژیان پیرۆزی تۆ بێ کان ماکان لە وەڵامدا وتی، بەخشندەیی و ویژدان پاکی شتێکی پیرۆزە، چاوەڕێی سەندنەوەی سامانەکانت مەبە بۆی گیانی خۆت ڕزگار بکەی، ڕاست بڕۆ و بەملاو ئەولادا مەڕوانە. کەهر داش بەم قسەیە زۆر توڕە بوو هاواری لێکرد، نەگبەت، گەر ئەتزانی من کێم هەرگیز نەدەوێرا لە شوێنی قەرەباڵغیدا ناوم بێنی، پرسیارم لەبارەوە بکە، منم شێری بێشەڵان، پاڵەوانی شار و دێ و ماڵان، کەهرداشی پاڵەوان. دزی ماڵە پاشایان ڕێگر و چەتەی ڕێگایان ڕووتێنەری بازرگان ئەو ئەسپەی ژێرت من فراندم پێم بڵێ چۆن دەستۆ کەوتووە ئەمیژوتی ئەم ئەسپا بواە بۆ ساسان شای مامم ببرایە لە ژێر دەستی پیرێژنێکی فێڵاوی دابوو کە سەد کۆیلەی پاڵەوان حرەسی بوون تەوە پەلامارت داون و ئەم ئەسپەت لێسەندون کاتی خۆی ئەو پیرێژنە ئەمجا پێی وت بڕۆ باوکت چاکە و پیاوەتی زۆری بەسەرمانەوە هەبووە کان ماکان وتی مندان بەم قسانەدا نانێم تاکو و لەگەڵمدا لەم گۆڕەپانەدا نەجەنگیت ئەم جا دەشتەکێکە زۆر تون بوو پەلاماریدا زۆر یەکتریان هێناو برد ئەسپیان گوێیان کاس بوو ئاسمان سەخت و پەڵاز بوو هاوار و ئۆف ئاغ بوو کلکیان بڵند و بەیداغ بوو هەروەکو دوو بەران کەوتنەشەوە لێکهڵدان کهرداش ڕمێکی وەشان کان ماکانی تاسان ئەمجا ئەمیش ئاوێزانی کهرداش بوو ڕمێکی لە سنگدا لە پشتێوە دەرچوو ئەمجا بانگی کردە کۆیلەکان کە ڕانەمەڕ و بزن و ئاژەڵان بدەنە پێش خۆیان سەباحی هاوڕێی کە تاو کاتە بە سەرگردەکەوە خۆی شاردبوو و سەرنجە و شەڕێ ئێدا بەغار هاتە خوار بەکان ماکانی وت دەستت خۆش ئەی پاڵەوانی زەمانە ئەو شمشێر و تیر و کەوانە بەڕاستی هەر لە خۆ جوانە ئەم جا چوە سەر لاشەی کە هەرداش و سەری لە لەشی جیاکردەوە کان ماکان پێکەنی سەباحیش کە کەل لە سەرەکە بەسەرە نێزەکەیەوە بوتی ئەزانم لەم هەموو سامانە بێبەشم ناکەی کان ماکانیش وتی وامەزانی پاڵەوانی جەنگی نێو گۆڕەپانی دەی شتێکت دەدەمێ لێ خوڕە و پێش خۆتیان دا. چەندین شەو ڕۆژ بەڕێوە بوون تاکو گەشتنەوە شاری بەغدا دانیشتوانی شار بازرگانان و کاروانچیان کە ئەو کەل لە سەریان بینی بەو نێزە درێژەوە ناسیانەوە کە ئەوە کەل لای گەورە ڕێگرانە زۆر دڵخۆش بوون کە ڕێگاوبانی کاروانچیان لەو دزە پاگوتەوە ئەمجا پرسیان کە چۆن کوشتویانە کانماکان لە نوکەوە تا کۆتایی بۆی جێڕانەوە خەڵکەکەیش کەوتنە دەستخۆشی کردن لە کانماکان، ئەمجا کانماکان فەرمانی دا ئەو هەموو ئەسپ و وشتر و ئاژەڵانە ببەخشرێتەوە بە سەر دانیشتوانی شاری بەغدادا، دواتر خۆی و سەباح و گەورە پیاوان بەرەو کۆشکی شا بوونەوە، خەڵکێکی فرە شوێنیان کەوتبوون، سەباحیش کەللە و نێزەکەی بڵند کردبوو، لە بەر کۆشکدا بەو جۆرە کانماکان خۆشەویست بوو لای دانیشتوانی شاری بەغدا ئەمجا دوای حەوانەوە جێوڕێیەکی باشی بۆ سەباح دابین کرد خۆشی چووە بۆ لای دایکی زۆر بەخۆشیەوە بەسەرهاتەکەی بۆ جێڕایەوە. کە هەواڵی گەڕانەوەی کانماکان گەشت بە شاساسان پیاوان و وەزیرانی نزیکی کۆکردەوە کەوتە قسەکردن بۆیان بەم شێوەیە ئەمەوێ هەندێ نهێنی باس بکەم بۆتان ئاگادار بن کە ئەم کانماکانە ئەبێتە هۆی لەسەر تەخت لاچوونمان ئەو کە هەرداشی کوشتۆ کە خاوەنی خێڵە کورد و تورکەکانە ئێمەش چاری ئەو خێڵانە ناکەین تیاچین زۆرینەی سوپای ئێمە لەو دوو خێڵەن، لە هەمان کاتیشدا بە ئاگان لەوەی کە دندانی گەورەوەزیر چۆن بەشێکی زۆری لە سوپاکەمانی لێ هەڵگڕاندووینەتەوە، خیانەتی لێ کردووین. تەقەللای ئەوە دا کانماکان بکاتە سوڵتان و لە شوێنی من دایبنێ. چونکە کورسی پاشایانە هی باوک و باپیرەی بوو بۆیە گومانی تێدا نیە بەرەنگار مەبێتەوە دەورو بەرەکەشی وتیان قوربانە و کوڕە پەروەردەی دەستی خۆتە لەوەش بێ دەسەڵات ترە کە بتوانێ لەسەر تەختی پاشایەتی لات بەرێ ئێمەش خۆمانەکەینە قوربانی تۆ فەرمان بدە و جێ بەجێ کەین بڵێ بیکوژین ئەیکوژین بڵێ لە وڵاتی دوربخەنەوە دووریەخەینەوە. شا ساسان کە مەی بیست پێی وتن باشترین کارێک ئەوەیە بیکوژین، بۆ ئەمەش ئەبێ پەیمانێک لە نێوان خۆماندا ببەستین. ئەوانیش پەیمانەکەیان پەسەند کرد پێی وتن، کە دندانی گەورە وەزیر کوژرانی کانماکانی بیست ورە بەرەدا و سەربازانیش سوپاکەی جێهێڵن کە قەزیفەکانە مەی بیست بە پەلە پیرێژنێکی نارد بۆ لای کانماکانی ئامۆزای و پیلانەکەی پێ بڵێت کانماکان کە پیلانەکەی پێزانی سوپاس و ستایشی بۆ ئامۆزای ناردە وتی ئامۆزا، زەوی مڵکی خوایە، هەموو کەس بۆی هەیە فەرمانڕەوایی تیا بکا. پیرێژن گەڕایەوە قسەکانی کانماکانی بۆ گێڕایەوە پێشی وت کە ئێستا لە ناو بەغدایە. شا ساسان چاوەڕێ بوو کانماکان بچێتە ڕاوشکار تاکوو ئەمیش چەند کەسێک بنێرێ لە ڕێگا بیکوژن. وا ڕێکەوت کە کانماکان چووە دەرەوەی بەغدا. سەباحی هاوڕێشی کە هەمیشە بە دوایەوە بوو ئەو ڕۆژە دە ئاسکی ڕاو کرد. ئاسکێکیان زۆر سەیری ئەم لاو ئەو لای خۆیە کرد کان ناکان بەزەی پیاهاتەوە بۆی ئازادی کرد سەباح لی پرسی باشە ئەو بۆچی ئەو ئاسکەت بەرەڵا کرد ئەوی ژووتی ڕاوچی ویژدانی پێویستە کە زانی نێچیرەکەی مناڵی وردی هەیە ئازادی بکە لەبەر خاتری ئەو نۆیەکەی دیش بەرەدەم سەباحش وتی کەوابوو منیش ئازاد بکە با بڕۆمەوە ناو کەس و کارم کانماکان بە پێکەنینەوە مستوی شمشێرەکەی دا بەسەر سنگی داویش لنگە و قوچ کەوت وەکو مار گینگڵی خوارد کاتێک ئەمان سوعبەتیانە کرد و پێکەنین تەپ و تۆزێکیان بینی لە دوورەوە چەند شۆڕە سوارێکی جەنگاوەریان بینی لە ناو تەپ و تۆز و خۆڵەکەدا تومەس کە شاساسان زانی بووی کانماکان چۆتە ڕاوشکار بیست جەنگاوەری لەگەڵ سەرکردەی دەی لەم نردبووە کوشتنی کە نزیک بوونەوە کەوتنە پەلاماردانی ئەویش مردانە لیان هاتە دەست و هەمویانی کوشت شاساسان خۆشی شوێنیان کەوتبوو دوور و نزیک سەرنجێدا کە گەیشتە سەریان و بینی هەمویان کوژراون بە پەلا بە ترس و لەرزێکی زۆرە و گەڕایەوە بەڵام کەس و کاری کوژراوکان لێ بێدەنگ نەبوون و قۆڵبەستیان کرد کان ماکان کە شوێنی شەڕەکەی جێهێشت بوو لەگەڵ سەباحی دەشتەکیدا کەوتنە ڕێگا گەشتە ماڵێک کەسێک بە سەربانەوە بوو کان ماکان سلاوی لێکرد ئەویش وەڵامی سڵاوەکەی داوەوە ئەمجا هاتە خوارەوە و دوو قاپی هێنا و بەرەو ڕویان چوو قاپێکیان شیر و ئەوی تریان تریتی ڕۆنی تیابوو خستێ بەردەمی کانماکان و فەرمووی لەکرد کە لەگەڵی دابخوات و نمەکی ماڵیان کا بەڵام کانماکان وتی ناخۆم ئەمجا لاوەکەوتی چییە بۆ ناخۆی ئەویش وتی نەزرم کردووە لاوەکە وتی جا چی وای لێ کردی نەزر بکەی ئەمیش وتی ئاخر شاساسان غەدری لێ کردوم کورسی پاشایەتی باوک و باپیرەی لێ داگیر کردوم دوای ئەوەی باوکم مرد بۆیە نەزرم کردووە نمەکی کەس نەکەم تاک و حەقی خۆم وەرنەگرمەوە لاوەکە ژوتی مش دەبێت شاساسان بنکراوە ڕەنگە بەم نزیکانە بمرێت کان ماکان پرسی لە کام ماڵ بەند کراوە لاوەکە وتی لەو قەڵا بڵندەدایە کە سەری بڵند کرد کۆمەڵی خەڵکی بینی لە کەسێکیانەدا ئەم جاکەوتە نزیت و تێوڵە خواردن هەندێ گۆشتی ناو نزیتەکەی خستە کەشکۆڵەکەیەوە شەو لە ماڵی لاوە خانە خوێ لێ نووسن نیوە شەو کە ئەوان پرخەی خەویان هات چووە لای قەڵاکە ڕوانی چەندین سەگی لێبوو هەر سەگێکیان بۆیەمڕان پارچەیە گۆشتی فرێ ئەدایە بەردەمی ئیدی خوارد و بێدەنگە بوو ئەمجا چووە ژوور ڕۆژ تا گەشتە لای شاساسانی قۆڵ بەسترا و دەستی خستە سەرسەری شا هاواری کرد تۆچیت ئەمیژوتی کانماکانم ئەو کەسەی پیلانت بۆ کوشتنم دانا باشە تۆ بە کورسی و پلە و پاشایەتی باوکم تێر نەبووی پیلانی کوشتنم بۆ داڕێژی؟ شا ساسان بە درۆ سوێندی دنیای خوارد کە ئەو قسەی ڕاست نییە. کانماکان لێی خۆش بوو پێی وت، شوێنم بکەوە. شا وتی، ناتوانم یەک هەنگاو بەڕێدا بڕۆم. کانماکان وتی، کەوا بووەبێت دوو ئەسپ پەیدا بکەین، سواری ئەسپێکیان ئەبم و ئەتخەمە پاش کۆم. ئەمجا شای خستە پاش کۆی و ئەسپەکەی دی ڕاکێشا تا گەشتنەوە لای سەباح. کە نوێژی بەیانیان کرد و کەوتنە ڕێ دواتر لە ڕز و باخێکدا لایەندا لی دانیشتن تاکو ماندوێتیان دەربچێ کان ماکانوتی ئێستاش دڵت لە من پاک نەبتەوە و هەر ڕقت لێمە ساسان شاوتی نەبەخوا کوڕم ئەمجا بەڕێکەوتنەوە بەرەو شاری بەغدا سەباحی هاوڕێوتی من پێشێوە خۆم ئەەکەمەوە بە بەغدادا تا ئەم مژدەیە بە هاوڵاتیان بدەم کە گەشتەوە شار کەوتە مژدەدان بە ژنان و پیاوان هاوڵاتیان بە دهۆڵ و زڕنا کردیان شایی و هەڵپەڕکێ و سەما باز بوو بە باسی کانماکان شۆڕەسواران جەنگاوەران شایەتیاندا کە کانماکان لە دنیادا بۆ تا مەزنترین پاڵەوان وتیان باشترین کارەوەیە کانماکان ببێتە سوڵتان بخرێتە سەر کورسی پاشایەتی باو و باپیرانی ساسان چووە لای نوزهەتزەمان و پێی وت هەر کەسێک ئەبینم هەر باسی کانماکانەکە هێندە وەسفیەکەن کە زمان لاڵە بێ لە ئاستیا دوای کەمێک هەڵیداوتی ئەو هاوڵاتیانە وەکو تووتی لاسایی یەکترەکەنەوە ئەگەر نا ئەو پیاوە ئەوە نییە ئاخر چۆن هەتیوێکی بێ باوک و دایگەکەنە پاشای خۆیان کە ئاوا سوک و ڕسوایە خۆم لەگەڵی دابووم ئەو پیاوە نییە کە وەسف بکرێ نوسەتوزەمان پرسی ئێستا نیازی چیت هەیە؟ ساسان شا وتی ئەمەوێت بیکوژم و دندانی گەورە وەزیریش ملی شڕ بکات و بێتەوە ژێڕ کێفی خۆم هیچی بۆ نەمێنێتەوە خزمەتکردنی من نەبێ. نوسەتوزەمانیش پێی وت غەدرکردن لە نەناسانیش قێزەونە نەخوازەڵا لە خزمان بەقسەی من بکە قەزیفەکانی کچتی لێمارەوکە باشترە. ئەمجا وتی. ئامۆژگاریی باو باپیران وەرگرە کەوتویانە شەقی زەمانە کە تۆی گرتەوە ناشایستەیەک جێی تۆی بردەوە تۆش وەکو خەڵکی چەپڵەی بۆ لێدە دوور بێ یا نزیک تۆڵەت کردەوە ڕەوشتی مەڵێ کە پێوەی دیار بێ بەوە لە چاکەی خۆتت شاردەوە کام شعرەی لە نوسەت و زەمان بیست توڕە بوو لە ژوورەکە چوە دەرێ هاواری کرد کە کوشتنت حەیای نابردم هەر ئێستا سەرتم لە لەشت جیا کردەوە ئەویش وتی، هەر خۆت تووڕە بکە، من سوعبەتم لەگەڵ کردی. ئەمجا سەری ساسانی ماچ کرد و وتی، تۆ ڕاست دەکەی، ئامادەم پێکەوە پیلانی کوشتنی دابڕێژین. شا ساسان کامەی بیست، دڵی پێ خۆش بوو، وتی، دەکوا، خێرا کە دڵم تەقی، خۆ من هەر پیلانی بۆ دانێم و سەرکەوتوو نابێت. نوستەتوزەمان وتی، کەنیزەباکوون هەر لە بەنازونووک ئەیکا سەرەونگوون. بەڵام لە ڕاستیدا ئەو کەنیزەکە پیرێژنەکی سادە و دڵپاک و بێفێڵ بوو کاتی خۆی کانماکان و قەزیفەکان پەروەردەکرد بوو بۆیە خۆشیویستن ئەم جان نردە دوی باکوون ئامادەی کردو مۆژگاری کرد کە کانماکان بکوژێ ئەوژوتی کەوا بووە بێت خەنجەرێکی ژەهراویم بۆ پەیدا بکەی بۆەوەی کە بە خەنجەر دامدوری جارێکی دی هەڵنەسێتەوە ئەم جاناردی خەنجەری ژەهراویان بۆ هێنا ڕۆشت و خستە بنباڵی لەوەیە کە گەشتە ماڵ و کانماکانی بینی دانیشتووە زۆر بێ حاڵ لی داوە داڵغە و خەیاڵ دوای سلااو پێیوت بۆ دڵنەوای و دڵدانەوەی تۆ هاتوون کانماکان وتی کەوا بوو چیرۆک و بەسرهاتێکم بۆ بگێڕەوە دڵم خۆشکە کەنی زەکە باکۆنوتی بە چاوان شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە کەنیزە باکوون کە خەنجەرەکە لە ژێر جلەکانی بەریدا بوو دانیشت و دەستی پێکردوتی بیستمە پیاوێک هەبووە هێندەی حەز لە ڕابواردن هەبووە کەوەی هەی بووە لە سامان و دارایی خەرجی ئەو ئارەزوی کردووە کە هەژار بووە دنیای لێ هاتوتەوە یەک و سەری لێ تێکچووە بە جۆرێک بە نێو بازاردا گەڕاو بۆ لەتە نانێک بیخوا ڕۆژێکیان بزمارێک ئەچێ بە پەنجەیەکی پێیدا ئەویش هاواری لێ هەڵەسێ و خەڵکی لەکەوە بێتەوە دوای ئەوەی پەنجەی ئەبەستێ و ئەی بەن و ئەیکەن بە حەمامێکدا ئەویش کابینەیەک گەرم و گوڕە لەسەر جڕنێک دانیشە و خۆیە شوا و ئاوەکە بەسەری خۆیدا تا ماندووە بێ ئەم جەهاتە ژووری ساردی گەرماوەکە حەوزێکی ئاوی ساردی تیا بوو لەسەر قەراغەکەی دانیشت ئەمجا هەندێ حەشیشە قوتدا دواتر سەری گێژی بەرز کردەوە دوای ئەوەی لەسەر مەڕمەڕی زەویەکە ڕاکشە ناترێکی بینی کە پێویستیەکانی شتن و شێلانی پێبوو دوو کۆیلەش بە دەوریەوە بوون ئەمیش لە دڵی خۆی داوتی ئەمان لیان تێکچۆ و بە هەڵە خزمەتی منەکەن کێکێکیان خاولی و لفکە و سابوونی پێبوو ئەوی تریش تاسێکی هەڵگرت بوو بۆ ناترەکە ئەمجا هەردوو قاچی درێژ کرد کەوا تێگەیشت کە ناترەکە داوای قاز درێژکردنی لێکردووە ئەمجا کەوت نشتنی ئەمجا پێیوت گەورەم ئەمڕۆ بەختت دیارە ئەستێرەت لە ڕووناکی دایە ئەمیش دەستی کردە پێکەنی وتی پەنا بەخوا ئەی حەشیش ئەمجا کە دانیشت ناترەکە قردێلێکی ڕەشی لە ناو قەدی بەست دوو کۆیلەکەشی بەدوایەوە شوێنی کەوتن تا گەیاندیانە تاقەکەی خۆی کە دانیشت گوڵایان بەسەردا پرژان ئەم جامیوەیان بۆ هێنا شووتیان بۆ شکان دواتر لەسەر کورسێکی دار ئەبەنووس دایان نیشان دواتر دوو کۆیلەکە پشتیان شێلا ئەم جا پێیان وت پیرۆزت بێ ئەم جا دەرگیان لەسەر داخست و چوونە دەرەوە ئەویش دەستی کردەوە بە پێکەنین بەخۆی وت ئەمانە چیانە وازانن وەزیرم بانگ ئەکەن گەورم بەڕێز بەڵام دواتر کە زانیان بە هەڵەدا چوون لێمەدەن و هەموو گیانم ئەشکێنن ئەمجا هاتە دەرەوە بە خەیاڵی خۆی کۆیلەیەکی مناڵ و کۆیلەیەکی خەسا و بەرەو ڕووی هاتن یەکێکیان سێ خاولی دەرهێنا یەکێکیان بەناو قەدیەوە پێچە ئەوی دی بەشانی دادا یەکێکی بەسەریەوە بەست خەساوەکەش قاپ قاپی بۆ دانا تا بیکاتە سەر پێوە ئەمجا کۆی لەو خەساوانی دی هاتن و چوونە ژێرباڵی و هێناین ئەمیش هەر پێکەنی تا گەشتە بەرهەیوانی گەرماوەکە ڕوانی فەرشێک ڕاخراوە کە مەگەر هەر لە کۆشکی شایەنەدا هەبێ ئەم جا پێچانەوە گەرم داهات و نوست سەیری کرد پیاو ماقۆڵان هاتنە دەوری و تاجی شاهانیان کردە سەری و کەسێک پێیوت ئیدی هەستە لە خەو نیوەڕۆیە کە بە ئاگا هاتەوە ڕوانی لەسەر حەوزەکە دایانناوە پێی پێکەنن ئەم جا بۆی دەرکەوت ئەمانە خەیاڵی حەشیشەکە بووە خەو بووە سێرێکی ئەوەی ژوور سەری کرد کە بە ئاگای هێنا بۆ پێیوت با کەمێک دواتر بە ئاگات بهێنامایەوە تا تاجەکەشی ئەکردە سرم ئەوانی ژوتیان نەچوە بچێت ئێستا تاجەکەش ئەەکەینە سرت کەوت نە شەپاز لە لێدان و شەقۆزلە ئەمجا ئەوەی کە بە خەیاڵ پاشا بوو کە بە ئاگاهاتەوە ڕسوا بوو کە کانماکان ئەمەی بیست هێندە پێکەنی کە بە پشتدا کەوت دواتر وتی بەسەرهاتی وا سەیر و سەمەرەم هەرگیز نەبیستووە چیترەزانی ئەم جا پیرێژنە باکون کەوتە جێڕانەوەی چیرۆک تاکو نیوە شەو کانماکان خەوی لێکەوت باکون لە ژوور سەری دانیشت بوو لە دڵی خۆی داوتی کاتی ئەو هاتۆبی کوژم هەستا و خەنجەرە ژەهراویەکەی دەرهێنا و دەستی بڵند کردەوە کە بیکوژێ دایکی کانماکان خۆی کرد بە ژووردا ئەمیش لەبەری هەستا و بەخێری هێنا بەڵام هێندە ترسا بوو کە هەناسە بڕکەی بوو کە دایکی هەستی بە پیرێژ نەباکون کرد تێک چووە کانماکانی هەستان کاویش هەستا ڕوانی دایکی لە ژوور سەرەتی بووە هۆی زیندوو مانەوەی کوڕەکەی هۆی هاتنە ژوورەوەی دایکی کان ماکان قەزیفە کان بوو چونکە گوێی گرتبوو لە کەین و بینی کەنیزەکە باکوونی فێڵباز و دایکی بۆیە چوو بوو بە دایکی کان ماکانی وتبوو فریای کوڕەکەت بکەوە با باکوونی لەعنەتی نەیکوژێ لە نوکەوە ڕێکەوتنەکەی باکوون و دایکی خۆی بۆ گێڕابەوە کە کانماکان خەبەری بۆ بە دایکی وت لە کاتێکی گونجاو داهاتیت ئەم جا ڕووی کردە پیرێژ نەباکونتی بە قوربانت بم چیرۆکی لەوە خۆشتر نازانی کەنی زەکەوتی جاچیت بیستوە لە چیرۆکە خۆشەکانم بەڵام ئێستا کاتی ئەوە نییە هەستا و ئەویش خواحافیزی لێکرد لە کاتێکدا کە بڕوای بە ڕزگاربوونی خۆی ناکرد، لە کاتێکدا دڵی خەبەری دابوو کە هەبێ و نەبێ دایکی کانماکان بە پیلانەکەیانی زانیوە، ئەمجا دایکی بە کوڕەکەی وت، کوڕە شیرینەکەم! ئەمشەو شەوێکی پیرۆزە کە خوا ڕزگاری کردی لە دەست ئەو پیرێژنە نەفرەت لێکراوە. ئەویش وتی، چۆن؟ چۆن؟ ئیدی دایکی لە نووکەوە بۆی گێڕایەوە. کانماکان بە دایکی وت، دایەگیان!